کێکی دیکە لە ئامانجە باڵاکانی وانەی گفتوگۆی زانستی بریتە لە دامەزراندنی هونەرەکانی گفتوگۆکاری لە هزر و لە مێشکی فێرخوازدا. ئەم وانەیە ڕێخۆشکەرە بۆ ئەوەی فێرخواز فێر ببێت چۆن گفتوگویەکی بابەتی لەگەڵ هاوپۆڵەکانی یاخود مامۆستاکەی ئەنجام دەدات. فێری دەکات بە ئارامی ببیستێت بزانێت ژە بۆچوونەکەی چییە؟ وە فێری نۆرەی ئاخاوتنی دەکات. کە کاتێ کەسی بەرامبەر قسەکانی تەواو بوون ئینجا ئەمیش قسەکانی بکات و بۆچوونەکانی بگەیەنێت فێری دەکات دەنگی بەرز نەکاتەوە بەسەر بەرامبەرەکەیدا بەڵکو و بیرۆکە و بیر و زانیاریەکانی بەرز بکاتەوە وەکو مەولانا جەلا لە دینی ڕۆمی فەرموویەتی لە گفتوگۆدا دەنگت بەرز مەکەرەوە بەڵکو ئاستی وشەکانت بەرز بکەرەوە چونکەوەی گوڵێک دەڕوێنێت دەنگی گرمەی هەورەکان نییە، بەڵکو نمەی دەنگ نزمی بارانە. لەبیرمان نەچێت وانەکە فێرخوازی ئێمە فێری هونەری گفتوگۆ تەنها فێری هونەری گفتوگۆکردن ناکا، بەڵکو فێری ئەخلاق و مۆراڵی گفتوگۆکردنیشی دەکا. فێری دەکا قسە بە کەسی بەرامبەرەکەی نەبڕێت ڕێز لە بۆچوونە نەیارەکەی بگرێت و قبولی بکا کە بۆچوونی جیاواز و میتۆدی جیاوازی بیرکردنەوە لە بەرامبەریدا بوونی هەبێت بۆیە وانەکاوە لە فێرخوازدا داوا دەکا کە چڵەعانێ و دەمەقرە و خۆسەپاندن و دەنگە دەنگ بگۆڕێتەوە بە دەربڕینی زانستیانەی ئارام و گزارشکردن و ئاخاوتنی هێمنانە و ژیربێژیانە بۆیە ئەم وانەیە دەبێتە پرۆگرامێک کە کەرەستە و ئامرازەکانی گفت و گۆکردن دەبەخشێت بە قوتابی و ڕای دەهێنێت کە قسەکارێکی باش بێت بە جوڵەی جەستە و بەرزی و نزمی دەنگی هەروەها بە ئاوازی دەنگی و بە میتۆدی شێوازگەرایی و لێزانیەوە بیرۆکەکانی بە جوانترین شێوە پێشکەش بکات ئەم خاڵە لە حاڵەتێکدا زۆر گرینگە کە فێرخوازان ئێمە لە کوردستاندا لە کاتێکدا خاوەن بیر و بۆچوونی زۆر دەوڵەمەند و پێشکەوتون ئەگەرچی ڕوانین و خەون و خولیای بەرزیان هەیە ئەگەرچی زانیاری باشیان لە هەک بەدا هەیە بەڵام زۆر جار زمانی گوزارەکردن و ئاخاوتنیان وەک پێویست ڕەوان و چڕ و پڕ و جۆڵەمەند نییە وشەکانیان بەهۆی لاوازیانەوە ناتوانن قەبارەی گەورەی بیرۆکە و ئەندێشەکانیان بە کەسی بەرامبەریان نیشان بدەن هزریان لە گوتارەکانیان فراوانترە، وەک عەڕەب دەڵێن، الحین البصیرە و الید القصیرە، واتە چاو تیژ دەبینێ بەڵام دەست کورت دەڕوات. ئەوەی من خوازیارم کە دواجار ئەو وانەیە لە پێگە و کەسایەتی فێرخوازی کورددا بیهێنێتە دی، ئەوەیە کە فێرخوازێکی زمان پاراو و قسەزان و قسەڕێک بهێنێتە ئاراوە، کە بیری جوان لە دووتوێی گوتاری جوانەوە نمایندە بکات. هەروەکو چۆ ناوی خاوێن دەبێت لە پەرداغی خاوێن و پاکشدا بخورێتەوە من لە سەرەتاکانی پێشکەشکردنی کۆرسی ئەکادیمی ئەوانەیەدا سرنجی فێرخوازەکانی خۆمم ڕاکێشاوە بۆ گرنگی هوەری پێشکەشکردنی وتار بەتایبەت کاتێک نمونەی وڵاتانی یۆنانم بۆ قوتابیەکان شی دەکردەوە کە کاتی خۆی لە زەمانی زوودا چۆن بیرمەند و فەیلەسوف و ئاقڵمەندانی ئەو وڵاتە هانایان بردۆتە بەر کەرستەی زمانەوانیەکان لە ڕووبینی و ڕەوانبێژی و زمان پاراوی و زمان تیژی بۆ ڕازیکردنی جەماوەر یا ڕازیکردنی بینەران و ڕایگشتی هەڵبەتە دەبێ ئاگاداری ئەوەش بین کە وتاردان جیاوازی زۆری هەیە لەگەڵ گفتوگۆکردن یەکێکیان تاک جەمسەرە و ئەوی تریان دوولایەنەیە. یەکێکیان گەیاندنی زانیاریە چەسپاوەکانە ئەوی تریان هەوڵدانە بۆ زانیاری گۆڕینەوە. یەکێکیان گەیاندنی ئەزمون و بۆچونە ئەوی تریان ڕاگۆڕینەوە و دروستکردنی ئەزمونی هاوبەشە. بەڵام هەم وتار و هەمیش گفت و گۆ ئەگەرچی لە شێوە و فۆرمیشدا جیاواز بن بەڵام دواجار هەردووکیان کار لەسەر یەک تەوەرەی گرنگ دەکەن ئەویش ئەوەیە هەردووکیان زمان دەگەن بە پردی گەیاندنی مەبەستەکانیان بۆیە پێویستە وانەی گفت و گۆی زانستی قوتابی و فێرخوازی ئێمە پڕچەک بکات بە هوەرەکانی قسەکردن و قوتابی ئێمە وا لێ بکات کە لە پاڵەوەشدا بیرکەرەوە و زانیاری خواز و مەعریفە دۆستێکی باش بێ لە هەمان ساتدا قسەکەرێکی باشیش بێت بە تابەت ڕون و ئاشکرایە کە فەلسەفە و فکر زانست و زانیاری ئاین و ئایدۆلۆژیا هزر و ئەدەب پێویستیەکی نەپساوەیان هەیە بە زمان بۆ پەخشکردن و گەیاندن تەنانەت دروستە گەر بوترێ کە هەر کام لەو دیاردانەی سەرەوە بە بێ زمان بوونی شیان نیە و ناسەلمێنرێن یان دەبن بە هیچ و سفر بە دەسهاڵی دەبنەوە هەموو لقێکی ماریفەت لە ماهیەتدا لەکانی زمانەوە ئاوەزێ بووە و سەری گرتووە بۆیە گەر کانی زمان وشک بێت ئەوە ئەو ماریفەتەش بەرەو پوکانەوە و وشک بوون دەچێت لێرەوە زمان ناوەندێکی ئاشکرا و سەرەکی ئەم وانەیە دەبێت و لە ڕاستیدا زمان دەبێتە ڕەگەزێکی سەرەکی بەڕێوەچوونەکەی و گرنگەکەشی لەوەدا دووپات دەبێتەوە کە گوتار لە خودی خۆیدا دەبێتە کردار و هیچ کردارێک بە بێگوتارێکی بەهێز ناشێ پێگی خۆی بسەپێنێت هەروەکو توێژەران و نووسەرانی تیۆری سپیچ ئاکت تیۆری باسیان کردووە کە گوتار و ئاخاوتن وەکو کردار لە هەموو گۆڕانکارییەکی ژیاندا بە بایەخن. زۆر گرنگە کە مامۆستای وانەکە سەرەتای کۆرسی ئەکادیمی تەرخان بکە بۆ شیکردنەوەی کارامەییەکانی وتاردان و ئاخاوتن. من لە سەرەتای وتنەوەی ئەم وانەیەدا بە سلایدی پاوەرپۆینت و بە ڕاهێنانی کرداری ئەم هونەرانەم بۆ فێرخوازەکانم خستۆتە ڕوو زۆر جار فێرخوازەکانم یەک بەیەک هەڵساندووە بۆ ئەوەی لە شوێنی من بوەستن و کورتیلا باس و خواسێک پێشکەش بکەن بە هاوپۆلەکانیان ئینجا دوای هەر کارامەیەکیان سەرنج و تێبینی و ڕەخنە و دەستخۆشانی خۆمم لە شێوازی وتاردانەکەیان یا پێشکەشکردنەکەیان خستۆتەڕوو. ئەم بە پراکتیزەکردنە لەوانەکەدا زۆر بەبایەخە. مامۆسا دەبێت توانا و کارامەیەکان زوو لەم نێوەندەدا بخاتە ڕوو هەم بۆ تیۆری و هەمیش بەکرداری بە تایبەت کاتێک فێرخواز بەکرداری ڕادەهێنرێ کە چۆن بوەستێت یاخو چۆن دەست و جەستەی بجوڵەنێ چۆن یاری بە دەنگەژێ و تۆنی بەرز و نزم دەکات بۆ چۆن ڕستە دروست دەکات لە چ کات و لە چ شێوەیەکدا بۆ چوونەکان دادەڕێژێ لە چ قالبێکدا بیرۆکەکان دەخاتە ژێر نەشتەرگەری زمان و پارچە پارچە دەیان خاتەڕۆ ئەموانەیە هیوایەکە بۆ ئەوەی کێشەکانی فێرخوازانی ئێمە لە شەرم و ترس و ڕاڕایی و نەبوونی متمانە بڕەوێتەوە هەروەها بۆچون و زانیاریەکانیان بەهێ بۆچوون و زانیاریە بەهێزەکانی قوتابی ئێمە لە شێوەی زمان و دەربڕینی دەوڵەمەندا نمایش بکات چونکە زۆر جار ئەوەی لە مێشکی ئێمەی مرۆڤدایە سڕ و پڕ و بەهێزە داهێنەرانە و نوێخوازانەیە بەڵام کە دێتە چوارچێوەی وشە و ڕۆنان پەرچی و بێبنەما و کزۆڵ و بە بێبناغە دەبێت هەروەها هەر وەکو بیرمەندی میسری دکتۆر مستەفا مەحمود دەڵێت کلما استعت الفکرە چاقت العبارە واتە هەتا بیرۆکە فراوان بێت دەربڕینی ئەو بیرۆکەیە تەسک و تروسک دەبێت. لێرەدا ئەرکی ئەو وانەیە بریتە لە فراوانکردنی مەوداکانی گوزارشت لە خۆکردن و ئاخاوتن و جوان بۆوەی فکرە جوانەکانی مێشکمان بە جوانی بێنینە سەر زمان و ببیسترێن ئامانجێکی تری جەوهری پڕبایەخی وانەکە بریتە لە ڕەخساندنی هەلی وەرگرتنی زانیاری ئەموالێ بە سروشتی خۆی هیچ پسپۆریەکی نییە کەوایە قسە لەسەر هەموو پسپۆڕیەکان دەکات هیچ چوارچێوەیەکی سنووربەندی نییە کەچی دەچێتە هەموو چوارچێوە و ئەکادیمیەکانەوە دەچێتە هەموو چارچێوە ئەکادیمیەکانەوە هیچ تێکستی پرۆگرامیانەی بۆ دانەنراوە کەچی دەشێت هەر شتێک لە هەر ئان و وەختێکدا بێت ببێت بە تێکست و کانگای زانیاری ئەم وانەیە بۆی ئامانجیوانەکە بریتە لە کردنەوەی شەهیەت و ئارەزوی قوتابی بۆ فێربوون و زانیاری بێگومانیش ئەم شەهیەت و عەزا مەرجنیە لە پێش یاخود لە کاتی گفتوگۆکردنەوە هەست پێ بکرێت بەڵکو زۆر جار ئەم حەزی گەڕان بە دوای زانیاریدا لە دوای گفتوگۆکردنەوە دێتە دی ئەمەش بەو شێوەیە کە لە ئەنجامی گفتوگۆکردنەوە پرسیارمان لەلا دروست دەبێت و هەز دەکەین شتانێک هەن کە ئێمە لەیان بێئاگاین بۆ شایە زانیاریەکانی خۆمان دەدۆزینەوە بۆیە هەوڵ دەدەین بە دەستخستنی زانیاری ئەم بۆشاییانە پڕ بکەینەوە. تینوویەک لە مێشکی ئێمەدا دروست دەبێت کە دەبێت بە دەستکەوتنی زانیاری پڕ بکرێتەوە. هەر بۆیەش هەڵە ناکەم مەگەر بڵێم کە ئەم وانەیە هانمان دەدات کە فێرخوازی باشتری زانست بین و بگرە زانست پەروەرانە تر بژین. لە ڕاستیدا نەک هەر قوتابی بەڵکو بۆ خودی مامۆستاش وانەکە دەبێتە ئیلهام بەخشێک بۆ مامۆستا تاوەکو بەهۆیەوە بچێت زیاتر بخوێنێتەوە داتا و زانیاری و توێژینەوە و ئەنجام و ژمارە و نمونە و چیرۆک و قسە و وتە و بەڵگە کۆبکاتەوە تا لە گفتوگۆیە بەردەوامەکان لەگەڵ قوتابیدا تاوتوێیان بکات لێرەدا پێم باشە ئاماژە بە قسەی بیرمەند و پەروەردەناسی بەریتانی کین ڕۆبن ڕۆبنسۆن بکەم کە لە سمیناری TED دا دەڵێت Teaching is not monologue Teaching is dialogue واتە وانەوتنەوە قسە لە بەرخۆکردن نییە تاک لایەنە قسەکردن نییە بە شێوەیەک کە یەک لایەن قسە بکات ئەوی ترگوێ بگرێت بەڵکو پرۆسەیەکی دوولایەنی گفتوگۆکردنە بەواتایی کە هەردوولایەن زانیاری دەگۆڕنەوە و لێکدی فێر دەبن لە شوێنێکی دی هەمان سمیناردا دەڵێت The best teachers are those who learn from the students واتە باشترین مامۆستاکان ئەو کەسانن کە خۆشیان لە قوتابیەکانی خۆیانەوە فێر دەبن هەڵبەت لێرە فێربوون مەرج نییە بەو مانایە ڕاستەخۆی بێت کە فێرخواز زانیاری بە مامۆستاکەی ببەخشێت و شتێکی نوێی پێ بڵێت کە مامۆستاکەی نیزانیوە کە زۆر جاریش دەشێت ئەوە ڕوو بدات بەڵکو فێربوونەکە لە سۆنگەی ئەوەوە دێ کە پرسیار و ڕامانە هزریەکانی قوتابی دەبنە سوتەمەنی و بەهۆیەوە ئاگر و تاوی شەیدای فێربوون لە لای مامۆستا خۆش دەکەن و دەبنە پاڵنەر و مامۆستا هەندەدەن کە گڕ بگرێت و زانیاری تازە چنگ بخات تا لە بەردەم قوتابیدا پێشکەشی بکە هەر بۆیەش زۆر جار ئەوە مامۆستا باشەکە نین کە قوتابی باش دروست دەکەن بەڵکو ئەو قوتابیە باشەکانن کە مامۆستای پڕ لە ئەز و زیتەڵاو وریا و چاڵاک دروست دەکەن پۆلێک کە کەشی زانین و فێربوون لە ناویدا کەشێکی دیموکراسیانەی ئازادانەی دوولایەنە بێت پۆلێکە کە زەبر و زۆری تێدا نییە پۆلێکە کە هەم فێرخواز و هەمیش فێرکار بە بەردەوامی لە یەکدی فێر دەبن و گەشە دەکەن ڕێک وەکو دوودانە خلۆکەی ئاشتدانیان لێگیر کردووە هەردووکیان بە هاڕاستەی جیا دەخولێنەوە و داینامیکیت بە یەکتری دەبەخشن نابێتە مەش لە یاد بکەین کە پرۆسی فێربوون لە هەر وانەیەک دەبێت سێ هەنگاو ببڕێت ئینجا بەرەو سوڕی کامبڵبوون دەڕوات هەنگاوی یەکەم فێرخواز زانیارەکەی پێبدرێ و لی تێبگات هەنگاوی دووهام فێرخواز خۆی زانیارەکە بەرجەستە بکات و لی وردبێتەوە و پشکنینی بکات سێهام فێرخواز ئەو زانیاری لەگەڵ زانیارەکانی دیدا پەیوەست و پەیوەندیدار بکات و پردی پەیوەندی لەگەڵیاندا دروست بکات. کێشە سەرەکیەکەی فێرکردن لە سیستەمی پەروەردەی و ئەکادیمی کوردستاندا لەوەدایە کە جەخت تەنها لەسەر قۆناغی یەکەمی فێربوون دەکرێتەوە و کۆی گشتی پرۆسەکەش زۆربەی جار تەنها لەم قۆناغەدا کورد دەهێڵرێتەوە لە ڕاستیدا لەم وانەی گفتوگۆی زانستی دەرفەتێکی گرانبەهایە بۆ پێکەوە گرێدانی سەرجەم کایە ئەکادیمیە جۆربەجۆرەکان لە کەشی تاوتوێکردن و ڕاگۆڕینەوەدا. یانی ناکرێت لە بەشێکی دەروونناسیدا سەرجەم باسوخواس و دیبەیت و گفتۆگۆکانی نێو وانەی گفتوگۆی زانستی چڕ بکرێتەوە تەنها لەسەر دەروونی مرۆڤ. بەبێ لکاندنی ئەم خوێندنەوانە بە کۆمەڵگە و کلتور و ئابوری و ئاین و ژینگە و پەروەردە و فەلسەفە و زانستی بایۆلۆجی و میدیا و تەنانەت ڕامیاریشەوە. بۆیە گەر سەرنج بدەین دەگەینەوە ئەم ئەنجامگیریەی کە بۆ قسەکردن لەسەر یەک بابەت بۆ وێنە دەروونی مرۆڤ فێرخوازەکانی بەشی دەروونناسی پێویستیان بە چەندین کایی دیکەی زانین و ئەکادیمی هەیە ئەم باسانە وەکو تۆڕێکی جاڵجاڵۆکە پێکەوە تێک ئاڵاون و هەر کامیان لە پەیوەندیدایە بە ئەوی تر وێنە گشتیەکە بۆ ئێمە دروست ئەەکەن اینجا ئێمە دەزانین لە کوێی باسەکەین و باسی چی دەکەین بۆیە زانین لەبارەی هەر شتێکەوە دابڕاو نییە لە کایەکانی دیکەی زانین وەزانین لە سروشتی خۆیدا هەمەکیەتی سەراپاگیری هەیە و توخن و توخن بە هەموو بابەتێک دەکات لە یەک کاتدا هەموو بابەتێکمان پێویستە بۆ قسەکردن لەسەر هەر بابەتێک بۆ ئەم مەبەستە نمونەیەک دەخەمە بەر چاوتان ئێمە لەوانەی گفتوگۆی زانستیدا لە بەشی ئەڵمانی زانکۆی سەڵاعەدین و بەشەکانی فیزیا و زیندەناسی و بیرکاری و ئینگلیزی زانکۆی عشق لە هەر کامێکیاندا چەند کاژمێرێ قسەمان کرد لەسەر جیاوازیە بەس لە جێ و کللتوری و کۆمەڵایەتیەکانی نێوان نێر و مێ پیاو و ئافرەت وەک دوو ڕەگەزی مرۆڤ و گفتوگۆی چڕوپڕمان لەو بارەیەوە هێنایە گۆڕێ ئامانجی من لە هەڵبژاردنی ناونیشانی ئەم بابەتە ئەوە بوو کە هەردوو ڕەگەز لە قوتابیەکانم جارێکی تر بە ڕەگەزی خۆیان ئاشنا بکەمەوە و سنووری ڕەگەزی ئەوی تر جارێکی دیکە لە بەرچاوی دەیان ڕۆشن بکەمەوە و لە ڕوانگەی ڕوانینیان لە ڕەگەزی خۆیان ڕەگەزی ئەوی تریان پێ بناسێنم واتە گفتوگۆی بابەت جۆرێک بوو لە خودناسین و ئەوی تر ناسین کە دواجار ببێتە هۆی تەواوکردنی یەکتری و پێکەوەی و هاوبەشی نێوان هەردوو ڕەگەز ئەم باسە گرنگە لەوەدایە کە توخن بە شێوانی کۆمەڵایەتی هەموو فێرخوازەکان دەکات ئەوەی کە زۆر دڵخۆشکەر بوو لەم گفتوگۆیەدا ئەوە بووە کە بە پێی پاشخانی جیاجیای فێرخوازەکانم لە چەندین ڕۆ و لە چەندین لایەن و لە چەندین باسەوە چەندین گۆشەنیگا ڕوانینی جیاجیاوە چەمکی نێرومەیان پێناسە کردووە بۆ وێنە لە ڕووی جەستەی و فیسۆلۆژیەوە چەندین داتا و زانیاری خرانە ڕوو لە ڕووی ئاینی و کللتوریەوە چەندین تێگەیشتن و چەمک ئاماژەیان پێدرا لە ڕووی کۆمەڵایەتی و ژیانی فەرهەنگیشەوە خوێندنەوەی لێکجیاکران لە ڕووی سایکۆلۆژی و دەروونناسیشەوە چەندین شرۆڤە و پرسیار هێنرایە بەر باس و لێکۆڵینەوە لە ڕووی جوگرافی و شارستانیەوە ڕۆشنایی خراە سەر چەندین جیاوازی ژیریایی لێرە و لەوێ تەنانەت دیوە ڕامیاریەکانی ئەو جۆرە خوێندنەوانەی نێوان ژن و پیاویش خرانە بەر باس بۆیە قسەکردنمان لەبارەی ژن و پیا و قسەکردنێکی فرەلایەن و هەمە چەشن بوو تاڕادێکی زۆریش زانستیانە بوو ژینگەی گفتوگۆم ڕەخسان بۆ ئەوەی قوتابی وەکو باران زانیاری و بەڵگە و دیدە و بۆچون و هزری جیاوازی بەسەردا بڕژێت لەیانەوە بەهرەمەند بێت ئەمە لە کاتێکدا هەستم دەکرد قوتابیەکانم جگە لەوەی فێریش دەبوون تێریشیان لە گفتوگۆکە دەبینی لە شوێنێکیش هەستم کردە فێرخوازەکانم حوجیان بە زانیاری تازە هەیە و لێک لۆڵن خۆم دەست پێشخەریم دەکرد و ڕێنمونی پەرتووکم دەکردن لەو بارەیەوە کە بیخوێنەوە یان ژمارە و بەڵگەم بۆ دەخستنە بەردەست وەدیدەم ڕۆشن دەکردن. یاخود جار هەبووە خۆم ڕاستەوخۆ دەستم دەکرد بە قسەکردن و زانیاری و بەڵگەی نوێم پێشکەش دەکردن تاوەناوتاوێک بە پرسیاری وروژێنەرانەی بیرجوڵێن دەمخستنە نێو کەنداڵانی ڕامانەوە یان بە ڕەخنەگرتنێک ڕەوڕەوەی هزریانم دەجوڵاند داهێنان یەکێکی دیکە لەو مەبەست و ئامانجانەیە کەوانی گفتوگوی زانستی و بیرکردنەوەی ڕەخنەگرانە هەوڵ دەدات لە ناخی فێرخوازدا بیچەسپێنێ لە حقیقەتدا کۆی پرۆسەی فێرکردن وەکو هەڕەمی قوچەکی وایە کە گەر لە پانتایی و بناغەدا ئەزبەرکردن و گەیاندن و تێگەیشتنی زانیاری و بیرۆکە بوونی هەبێت ئەوە لە لوتکە سەرتۆپی ئەو هەڕەمەدا داهێنران دەبینرێت لێرەدا پێویست دەکا کە ئاماژە بە تیۆری زانا بنجامین بلوم بکەم کە لە نێوەندە ئەکادیمیەکاندا بەناوبانگی دەرکردووە بلۆم پرۆسەسی فێربوون و مەعریفەتخوازی لە ڕژێمی پەروەردەییدا وەکو هەڕەمێک دەهێنێتە بەرچاوی ئێمە لە پانتایی ئەو هەڕەمەدا ئەزبەرکردن و تێگەیشتن بوونێکی بەرچاوی هەیە لە ناوەڕاستەکەیدا کە بەرەو ژوور دەڕوە شیتەڵکردن و ڕاڤەکردن دەهێنێتە ئاراوە لە کۆتایی لە لووتکەکەیدا داهێنانکاری پەیدا دەبێت فەلسەفەی تازە فێرکردن و پەروەردە هەموو هەوڵێکی لەوەدا چڕ و خەست و خۆڵ کردۆتەوە کە فێرخواز بتوانێ بە ڕێگە و شێوازی جیاواز بیر بکاتەوە بیرۆکەی نوێ بخاتە بەردەست لە دەرەوەی سندوقە چەقبەستوەکان بیر بکاتەوە و سنوورە دەستکردەکان بشکێنێ و بیرکردنەوەی نوێگەرانە بئافرێنێت توانستی ئافراندنی هەر شتێکی تازە لە خزمەت بە بوارێک بکات کە بریتە لە داهێنان کە لە ڕاستیدا زۆر جار ئێمە زۆر بە هەڵەعاڵی دەبین لە چەمکی داهێنان کە پێمان وایە داهێنان تەنها بریتە لە خوڵقاندنی هوەرێک میوزیکێک یا ئامێرێک تابلۆیەک نەخشەیەک یا تەلار و بینا و پرۆگرامێک هەروەها داهێنەر و هونەرمەند تەنێ ئەو کەسانە نییە کە بتوانێ نەخشی تابلۆیەک یا ئاوازێکی مۆسیقا یا بەرنمەیەکی کۆمپیوتەری یا ئامێرێکی تەکنەلۆژی ساز بکات و بهێنێتە کایەوە ڕاستە ئەمانە نمونەی هەرە زەق و بەرچاوی دیتراوی داهێنانن بەڵام داهێنان تەنها لەمەدا کورت ناهێت بەڵکو داهێنان هەر هەوڵدانێکی مرۆڤە بەوەی کە بیەوێت لە دەرەوەی ڕێگە باوەکانی ڕێگە باوەکان دەروازە و ڕێگەیەکی نوێ بدۆزێتەوە بۆ چارەی کێشەیەک یا ئەنجامدانی کردارێک یا پڕۆژە و پرۆسەیەک کەوایە سادت لە سادەترین پێناسەیدا داهێنان واتا نوێگەری و ڕێچکە شکێنی ئەگەر ورتر لە چەمکی داهێنان بکۆڵینەوە دەگەینەوە ئەو ئەنجامگیریە کە داهێنان بریتە لە شلکردنی جڵەوی ئەندێشە و خەیاڵ بۆ بەزاندنی سنووری واقع و دەرچوون لە دنیای دووبارەی ڕۆژانە بۆ داهێنکایی بیری نوێ گوتاری نوێ و کردەوەی نوێ ئامێر و کەرستەی نوێ و بیردۆز و تێز و تیۆری نوێ و تەنانەت بۆ هێنانەکایی شێوازی ژیانی نوێ